نییە ئەگەر ئەمڕۆ مامۆستا عەلی باپیر بێتە سەرۆکی هەرێم هەمان قسە دەکەم مامۆستا محەممەد فەرج بێتە سەرۆکی هەرێم هەمان قسە دەکەم لە گۆڕان ببنە سەرۆکی هەرێم هەمان قسە دەکەم یەکێتی سەرۆکی هەرم بێ هەمان قسە دەکەم کە ناسێکی ناو بازار بکرێ بە سەرۆکی هەرێم هەمان قسە دەکەیت هەر کەسێک موسڵمان بێت کاروباری موسڵمانانی بەدەست بێت بە هەر شێوازێک ببێتە سەرۆکی وڵات ئەوە وەلی ئەمرتە کە بە وەلی ئەمری نەزانی جاهیلی و نەفامی تێناگە لە دینی خوا کەواتە ئەو دیفاع و قسەکردنەمان بۆ خاتری چاوی کاڵی فلان و فیسار نییە برام ئەوەش کە ئینسافی هەبێت چاک دەزانێت سوێن بەخوا لە سەتا یەکیش ئێمە عیلاقەمان لەگەڵ هیچ سەرۆکێک نییە سوێن بەخوا لە ژیانمدا چاوی من بە چاوی سەرۆکی هەرێم نەکەوتووە لە ژیانمدا دەقیقەیەک لەگەڵی دانەنیشتم ئەبەدەن مەوزوع ئەوە نی ئەوانەی لەگەڵیان دادەنیشن ئەوانەی کە لە دەستی ڕاست و چەپیانن دەڵێنەوە سەرۆک نییە وەلی ئەمرمان نییە با بزانین پێبگەین ئەو بابەتە براکارم ئەم سێ باسە لە یەک حەدیثدا پێغەمبەری خوا کۆی کردەوە چونکە ژیانی خەڵک لە دنیا و قیامەتیان کاتێک سەرکەوتو و بەختەوەر دەبن ئەمایەمان تێدا بێ خوا بە تەنها بپەرستین شخص پەرست و گۆڕ پەرست نەبین پەڕۆ پەرست نەبین بەر پەرست نەبین دووەمیشیان هەمومان برای یەکتر بین انما المؤمنون اخوه تفرقه و ناکۆکی نەبێ لە بینمان حزب حزبێنە نەکەین سێهەمیشیان سەرکردەیەکی هەبێ وڵات هەمومان هاوکاری بکەین لە کاری خێردا لە کاری شەڕش دەستی بگرین پێغمبەری خوا باسی کردووە نەک من باسم کردبێ لە حەدیثی شتردا ثلاث لا يغل عليهن قلب امرئ مسلم سێشت هەیە هەر کەسێک ئەو سێشتەی تێدا بێ ئەو سێ صفەتە ئەوە دڵی لا نادا و دڵێکی سەلیمی دەبێت تووشی غش و خیانەت و نفاق نابێ یەکەمیان ئیخلاص و دینی لله ئیخلاص بۆ خوای پەرۆردگار دووەمیان کەسێ لە ئێوە بژیە تەفرەقەی زۆر دەبینێ و تەحەزوبی زۆر دەبینێ ئێوە بگەڕێنەوە سەر ئەو مەنهەجەی کە پێغەمبەر و سەحابە لەسەری بوو عەلەیهی سڵات وسەلام دەست بە دینی خوا بگرن هەر سێ ئەسڵەکە لە یەک حەدیثدا دیسان تەقوای خوا و تەوحیدی خوا گوێبیستی و گوێڕایەڵی بۆ سەرکردەی وڵات لە چاکەدا نەک لە خراپەدا و هەروەها لەسەر ئەو کە ئیختلاف و تەفرەقە کەوتە ناو مسلمانان لەسەر ئەو ڕێبازە بین کە پێغەمبەر عەلەیهی سڵات وسەلام و سەحابە لەسەری بووە ئەمانە هەمووی حەدیثە لە کوێن ئەو کەسانەی کە لە ئەصلی یەکەم و بنەمای یەکەمەوە لێمان جیابوونەوە شخص پەرستی دەکەن ئەی لە کوێن ئەوانەی کە تەفرەقە دەکەن و مسلمانان پارچە پارچە دەکەن ئەی لە کوێن ئەوانەی کە هەر سەرکردەیەک بێ ئەوان پێ ڕازی نین ئەگەر علی کوڕی ئەبی طالب و عثمانی کوڕی عفانیش بێ هەر وەکو چۆن شەهیدیان کردن